دایکی بەڕێز ڕۆستی هەستا بە سەردانێکی کورت بۆ ماڵی کوڕەکەی. ئەو بۆ وەبیرهێنانەوەی ڕۆستی بۆ یادگارییە مناڵەکانی و کە هەردەم خەونی بەوە ئەبینی کە ببێتە کەشتیوان و تێگەیشت کە ئەو خەزێنە گەورەی دایک پێشکەشی ئەکا بە نەوە و کوڕەکانی خۆشەویستی و سۆز و پەروەردەیە ئەگەر تۆزێ ڕەقیش بێ لەگەڵیانا. هەوایەکی سازگارە ڕۆژ لە دوای ڕۆژ هەواکە سارتر دەبێت و بۆنی باران لەگەڵ خۆی دێنێت. ئەنجێلەکە زۆر بە وردی چاودێری ڕووداوەکانی دەور و پشتی ئەکرد هەر بەهۆی ئەو چاودێرەیە شارەزایی ئەوە بوو کەکەی هەوا فێنک دەکات و نیشانەکانی تاریکی و ڕووناکی چین. هەتاوەکە گەیشتە ژوورەوە ئێستا کاتی ڕۆیشتنی بەڕیزلی بۆ تۆیە بۆ سەرکار ها؟ بەیانت باشان جلیتا بەیانیت باش خوازیارم ڕۆژێکی خۆش بەریتە سەر شانەکانی ئەجوڵێنێت ئەمەش واتای وایە کە دڵی خۆشە. هەر وا ئەکات کاتێک کە دڵی خۆشە بێ. ئەی هاوار جیت لێ گر بۆ پێم ناڵێ ئەی هاوار ئەی هاوار. ئەم جولیتە ئەم جولیتە ئەمە چی ڕووی داوە لە ماڵی خاتوو مادێلا چونکە دەنگی هاوار دێت. ڕۆمیۆ. کورە ئەوە تاکە بازن بوو لە لایەن دایکمەوە بۆ من مابووە بۆم فرۆشتت بۆ. بەخوا من نەمفرۆشتوە باوڕم پێ بکە بەخوا. ئەنجلیتا ئەڵێ سەگەکەم بینی یاری پێکرد لەوانەیە لە شوێنێ شارد بێتیەوە ئایا ئەوە تا من داوای لێبردنی لێ دەکەم ئازیزەکەم سەگەکە تووشی ناکۆکی کردی ڕۆمیۆ ئەنجلی تا سپاستان دەکەم. تکا لێ دەکەم ئازیزەکەم جارێکی تر لەسەرمدا هاوار مەکە. بەخوا ئەگەر ڕۆمیۆ و ئەنجلیتا نەبوونایە شەڕەکەمان گەرمترەبوو. سپاس بۆ خوا هیچ ڕووی نەدا. ڕۆمیۆ، ئەتوانم داواکاریەکت لێ بکەم؟ بێگومان، بڕۆ بۆ ماڵی بەڕێز پێل ئەو پیاوە پیرەی شانۆگەری بووکەکان بۆ مناڵان پێشکەشەکە ئەمڕۆ ڕۆژی لە دایک بوونی نانەی کوڕەزایەتی فەرموو وەرە ژوورەوە. سڵاوتان لێبێ. بەخێر بێی. یادی لەدایک بونت پیرۆز بێنانە. ئەم گوڵە جوانانەش ئەنجەلیتا بۆ تۆ ناسکۆڵەی ناردوە. ئەنجلیتا گوڵی ناردوە. گوڵەکان جوانن باپیرە. تۆ کچێکی زۆر بەختەوەری ئازیزەکەم. زۆر سوپاست دەکەم ئە ڕۆمیۆ! ئا، کەواتە تۆ ڕۆمیۆی. تۆ لەگەڵ ئەنجلیتا خۆشیت دانخستە نێو دڵی کچەکەم. ئەنجلیتا کچێکی دڵپاکە، هەموو ڕۆژە لە پەنجەرەکەیەوە خۆشی دەبەخشێتەوە. بەڵێ، هەردەم وایە. ئەنجلیتا خەڵکی خۆش دەوێت، هەردەم هەوڵ دەدا بۆ بەختەوەرییان. پا پا پا پا پا پا. ئەنجەلی تا منیش یارمەتی دەدەم بۆ بڵاوکن و خۆشی لە بینی خەڵکی چ دوێ یارمەتی ئەنجەلی تا دەدەم بۆ بڵاوکردن و خۆشی ئەو کچێکی زۆر باشە ئەیوانە گەورە بێگومان ڕۆمیۆ مەبەستت چیە؟ لەو کاتەوەی هێناویانە بۆ ماڵی ڕۆسی ئاڵی پێ چووە. مازیۆ واز لەو کارە بێ ئەقڵانە بێنە. بۆ پێت نەوتووە؟ تا ئێستا نەیزانی وەک چی ڕاستەقینەی خۆت نییە؟ نا ئا ئا ئا ئەوە بۆ سەیرمان دەکەن؟ بڕۆن بەلای کاکانەوە دەی. بەسەر چاو چی بوو ئەوە چیت بەسەر هاتووە نازانم. کاتێ تیت لە خان چووە ژوورەوە نزیک بۆوە لە قەڵەوێرەکەی داپیرەی و بە سەرسوڕمانەوە سەیری کرد و وتی. داپیرە بۆ گوێیەکانت ئەوا گەورە بووینە؟ بۆ ئەوەی گوێم لە دەنگی پێیەکانت بێ کاتێک دێی بۆ سەردانم تیت لە خان. پاشان پرسی. ئەدی لەبەر چی دەمت ئەوها گەورەیە داپیرە؟ گورگەکە سەری بەرز کردەوە و وتی. بۆ ئەوەی بتخۆم. پەڕی دان. خەم مەخۆن، بەیانی هەمووتان بۆ تەواو دەکەم. بەڵێ ئەنجلیتا، باپیرە و چیرۆکی زۆر خۆش ئەزانێ. هەموو ڕۆژێ بۆم ئەگێڕێتەوە بەخوا چیرۆکی زۆر خۆشن. حەزی لێتی؟ نانا زۆر حەزی لە چیرۆکە منیش چیرۆکی خۆشی بۆ دەگێڕمەوە ئێستا چیت بۆ بگێڕمەوە؟ چیرۆکی گورگ و مار. بەسەر چاو ئازیزەکەم. تۆم خۆشەوێ باپیرە. باشە ئەدی پێت چۆنە بەیانی ئەنجلیتا بانگ بکەین بۆ گوێگرتن لە چیرۆکە خۆشەکان؟ زۆر چاکە باپیرە. ئا ئەوە بارانە. جوانە من بارانم خۆش دەوێت دڵم پێی خۆشە چونکە باوکم زۆر حەزی لێ بوو ئەوە باپیرم پێی وتم کە باوکم هەردەم لەژێر باران یاری دەکرد پێیەکی ئێستا زۆر دڵی خۆش بێ بیر لە گەڕانەوە بکات بۆ لامان ئەی وان نیە باپیرە؟ بەڵێ ئازیزەکەم ئیشاڵڵە دەگەڕێتەوە لامان. ئەنجەلیکا هەستی کرد باپیرە تیۆ نهێنیکی گەورە دەشارێتەوە. کە زۆر ئازاری پێوە دەخوات. بردن لێ دەکەم کچەکەم ڕاستیەکانت پێ ناڵێم ئەنجلیتا، ئاه، ئەو شوێنە زۆر ساردە. تۆ بۆ هاتی ئێرە کچەکەم؟ تۆ خەمی منت دەبێت باپیرە پێڵ. من زۆر دڵخۆش ئەبم کاتێک کە لە پاڵتۆدا دائەنیشم. ئەزانی چیرۆکەکانی تۆ بەرەو یادگاری کۆنم ئەباتەوە؟ یادگاری خۆش. کە پڕیەتی لە خۆشەویستی. هەندێک لە یادگارییەکان شیرینن، بەڵام هەندێکیان تاڵن. تۆ کچۆڵەیەکی زۆر دڵناسکی، وابزانم ئێستا هەست بە ئازارەکانی ناخی منیش دەکەی. باپیرە پێل. زۆر باشە ئەنجلیتا، گوێم لێ بگرە. من دەمەوێ ئەم جارەیان چیرۆکێکی ڕاستەقینەت بۆ بگێڕمەوە. چیرۆکێکی زۆر غەمگینە کە باس لە پیاوێک دەکات تووشی هەڵەیەک بووە تا ئێستاش پەشیمانە. ئێمە کارمان یاری بوو کەش و شێ و چیرۆکگێرانەوە بوو بۆ منداڵان. لیۆنۆی کوڕم یارمەتی دەدام کە گەشتمان دەکرد بەرەو شارەکان، ئیتر بەو شێوەیە منداڵان لە دەورمان کۆ دەبوونەوە یاریمان بۆ دەکردن. من ئەو کارەم زۆر لا خۆشەویست بوو لەبەرئەوەی خەندەی دەخستە سەردەمی منداڵان. نانای بچکۆلانەش هەردەم لەگەڵمان بوو لە گەشتەکان لە پاشەوەی دایکی وەفاتی کردبوو بەڵام لیۆنۆی کوڕم هەستی دەکرد ئەو کارە لە ئاستی ئەو نییە خۆزگە خواست بوو ببێ بە دکتۆر. لیۆنۆ تۆ کاتی خۆت بە خوێنەوە بە فیڕۆ مەدە وا باشە خۆت خەریک کەی بە چاککردنەوەی بوکەڵەکان. وەڵامم دەوە نا من حەز لەو کارە ناکەم ئەمەوێ بمە دکتۆر تکایە ڕێم بدە. ڕۆژێ لە ڕۆژان نانا تووشی نەخۆشیەکی سەخت دات لیۆنی باوکیشی زۆر بەداخەوە سەیری دەکرد بێ ئەوەی بتوانێ هیچی بۆ بکا پاش چەند ڕۆژێ نانا تەندروستی باش بوو بەڵام لیۆنی بڕیاری یەکجارەکی دا کە دەبێت هەر ببێ بە دکتۆر. باوکە. من ئەمەوێ بم بە دکتۆر تا یارمەتی مناڵە هەژارەکان بدەم. دەتەوێ بەجێمان بێڵی تۆ مرۆڤێکی خۆپەرستی دەی بڕۆ بخۆم سەرپەرشتی دەکەم نامەوێ جارێکی دی لێرە بتبینمەوە بۆ ڕۆژی دوایی لیۆنی ئێمەی بەجێ هێشت لەو کاتەوە تا ئێستا نەمبینیەوە دەزانم من هەڵسوکەوتێکی نابەجێم بەرامبەر کرد بێ ئەوەی هەوڵ بدەم لە حەز و خولیاکانی ئەو بگەم. ئەی باشە ئێستا لیۆن لە کوێیە؟ گوێم لێبووە دەڵێن هاتۆتە ئەم شارە بۆ ئەوەی ژیان بەسەر ببا بەڵام نەمبینیوە هەرچەندە بێهودەیە. چونکە بە هیچ شێوەیەک ناتوانم قسەی لەگەڵ بکەم ناتوانم نا ناتوانم هەست بە شەرمەزاری دەکەم بەوەی کە کردم چی بۆ ئەنجلیتا ڕۆمیۆ، ئەتوانی یارمەتیم بەیت؟ تۆ وا هەست دەکەی باوکی نانا لە میلانۆ بێ؟ من وا هەست دەکەم کە لەم شارە مابێت و ئەتوانین بە ئاسانی بیدۆزینەوە. خوزگە وا بێت. ئوم، باپیرە پێل و نانا زۆر باشن و پێویستە یارمەتیان بدەین. تێگەیشتم ئەنجەلیتا تۆ ئەتەوێ دووبارە خێزانەکە لەسەر شادی کۆببنەوە م زۆر چاکە هەرچی لە توانامدا هەیە ئەیکەم بە هاوڕێیانی دوکەڵکەش پاکەرەوە ئەڵێم کە بەدوایدا بگەڕێن و تا ئەیدۆزنەوە م. ناوی لیۆنۆیە پرچیشی خۆڵەمێشیە و چاوەکانیشی شینن. پرچی خۆڵەمێشیە و چاوەکانیشی شینن چیتر؟ هیچی تر. ئەم زانیاریانە زۆر کەمن بەڵام چۆن؟ ئەی خوایە بەخوا ئەمەیان زۆر زەحمەتە کوڕە ئاخر تۆ هێشتا نازانی ئایا ئەو لە میلانۆیە یان نا ئەرەوەڵا چاک گوێبگرن هاوڕێیان، هەرچەندە کێشەکە گرانتر بێت، بەلای منەوە دۆزینەوەی چارەسەر و بەدواگەڕانی خۆشترە. دەنگی قۆڵە وایە. بە هەموو شاردا بڵاوە بین و بە وردی بەدوایە ئەگەڕێین و لە هەموو ماڵێکیش ئەپرسین، ئایا ئەمە گرانە هاوڕێیان؟ نەخێر ئێمە ئەتوانین. بە هاوکاری بەسەر هەموو گرفتەکاندا سەردەکەوین. ئه زۆر باشە. لە بەیانیەوە دەست دەکەین بە گەڕان بەدوای. هێ ڕاستە با بڕۆین هەی هەی. تاوی شینە نایناسم. تەمەنی سی ساڵان دەبێ. نا بەخوا من نایناسم. هیچ زانیاری ترت لا نیە؟ هیوادارم ڕۆمی و هاوڕێکانی سەرکەون لە دۆزینەوەی باوکی نانا، چونکە نانا زۆر بە پەرۆشی بینینی باوکێتی. دەی وەرن منداڵینە گوێ لە چیرۆکی سندیباد و عەلی بابە و چل دزەکە بگرن، ئەم کچەش هاوڕێمان لەیلایە. ئەمەش گورگەکەیە. گەورەم ئایا تۆ نایناسی؟ ئاها باپیرەوە ڕۆمیۆیە. ڕۆمیۆ! کچت دۆزیەوە دانتی؟ نەخێر تا ئێستا هیچ نییە. ها؟ مامە تیۆ! ئێمە بەدوای لۆنیا ئەگەڕێین هەر دەبێ بیدۆزینەوە. بێگومان. تۆ نانێی؟ لۆنیۆ نەنا بەخوا من نایناسم ئایا هیچ کەس لە ئێوە پیاوێک دەناسێ ناوی لیۆنۆیە؟ ئەە منداڵەشەوەندە بچووکە؟ ڕۆمیۆ هیچ کەس دۆزیەوە؟ تا ئێستا هیچ نییە! هاوڕێیان زیاتر لە دە ڕۆژ بە دوای لیۆنۆدا دەگەڕان بەڵام هیچ زانیارێکیان لەبارەی نەدۆزیەوە. ئێمە ئەو ناوچەیە هەموو گەڕاین، پێویستە ئەم جارە بچینە ئەم بەری شار. ئەو لا. جا بگرە ڕۆمیۆ. بزانم تۆ تا ئێستا ماندوو نەبووی لە گەڕان بە دوایدا؟ نەخێر ماندوو نابم، من ئەمەوێ یارمەتی ئەنجەلیتا بدەم بۆی پێکەوە شادی بخەینە ناو دڵی خەڵک، ئەنجەلیتا ناتوانێ چونکە نەخۆشە، من یارمەتی ئەدەم چونکە ئەتوانم لە بەرزایی خانووەکان سەیر بکەم وەک ئەم باڵندانە. ئەها تخوا چەند جوانن. باڵندەکان هێلانیان لەسەر خانوی ماڵی دکتۆر کاسللا کردبوو. ها چۆن لە بیرم چوو چیت لە بیر چوو دکتۆر کاسێلا چی دکتۆر کاسێلا ڕاستە لەوانەیە شوێنی لیۆنۆ پێبزانێ ها لیۆنی گوتت ناوی لیۆ نیە؟ چی ئەیناسی تخوا زوو شوێنێکەیم پێ بڵێ دکتۆر. ڕۆمیۆ، وەرە لەگەڵم با بڕۆین. ئەو لیۆ نیەیە من دەیناسم کوڕێکی زۆر چاکە بە دوای کچەکەی بابیدا دەگەڕێت چەند ساڵێک لەمەوبەر هاتەلامەتا فێری پزیشکی ببێت. کوڕێکی زۆر دڵسۆز بوو لەبەرەوە بە هەموو شێوەیەک یارمەتیم دا خۆی زۆر ماندوو دەکرد هەتا بوو بەو دکتۆرە چاکە لێرە دەیبینین ڕۆمیۆ ئەمەیە نەخۆشخانە خێرخوازیەکە؟ زۆر چاکە کچی خۆم کارەکەمان سەرکەوتنێکی باشی بەدەستێناوە بەس باس دەکەم گەورە پێویست بە سپاس ناکە تەماشاکە ئەوە هەوە منداڵە هەژارەکان بەبێ پارە چارەسەر دەکات. ئەی من دکتۆر. گچکەکەم تەندروستی تۆ چاکە؟ ئیش بە توانای تۆ. ئا بەم نزیکانە بە بێدارە ڕۆی. تخوا. ئەگڕێیتەوە بۆ ناو یاری. بینیمەوە بەڵێ ئەوە هەوا. زۆر چاکە ئەنجەلیتا مژدە دۆزیمەوە ئەنجەلیتا ئیتر خێزانەکە دووبارە کۆبنەوە. من هەموو خەونەکانی خۆمم هێنایە دی باوکە من زۆر زۆر بیری ئەومە کرد ئێمەش هەروە نانا ئەوە باوکتە کچە بچکۆلانەکەم داوای لێبوردنەکەم گیان گیان. ئەنجێلیتا، سوپاس بۆ خوا سەرکەوتین. ڕۆمیۆ، زۆر سوپاس بۆ تۆ. خۆشەویستان دووبارە بە شادی کۆبوونەوە و باپیرە تیۆ لەوە گەیشت کە هەڵە بوو لە بەردەم وەستان لە پێش پاشەڕۆژی کوڕەکەی، بەڵام ئێستا خۆشحاڵە، بەو ئەنجامەی کە کوڕەکەی پێگەیشتووە هەروەک دکتۆری شادومان بوو بە گەیشتنەوەی باوکی و کچە شیرینەکەی بەڵام ڕۆمیێ زۆر هەستی بە خۆشی ئەکرد بە تایبەتی لەوەی کە توانی یارمەتی ئەنجلیتا بدا بە بڵاوکردنەوەی خۆشی و ئاسوودەی لە نێوان خەڵکیدا بەڵام ئەنجلیتا دڵی بچووکی پڕ بوو لە خۆشی و هەستکردن بە چاککردن و خۆشحاڵ بوو بەو یارمەتیەی ڕۆمیۆ و لە هەمان کاتدا بیری لەو نهێنی ئەکردەوە کە شاردبوویەوە هیوای شادیەکی بێ کۆتایی ئەخواست. ڕۆسی تا کەی بەتەمای ئەم نهێنیە بشاریتەوە ئەی بەتەمانی پێیان بڵێی. مازیۆ بەسە واز بێنە. ڕۆسی تەماشای ئەوێ کە. ئەوە پیاوە دەوڵەمەنەکانن هاتوون بۆ سەیری ئۆپێرا. ئەوە خۆیەتی. بەڕێز ڕۆسی ئەچێتە کۆشکی ئەو خانمەی کە لەمەو پێش بینیمان، ڕۆمیۆ بە دوایدا ئەچێت و لە دوایە و ئەچێتە ناو ئەو کۆشکە، ئایا ئەبێ چیرۆکی ئەم خانمە دەوڵەمەندە چی بێت و ئەبێ پەیوەندی ڕۆسی بەوەوە چی بێت و بۆچی پارەی لێ وەرئەگرێ؟